چی پێ دەڵێن باوکە کۆلا کۆکە کۆلە کۆکا ناکوڕم کۆکا کۆلا ئا ئێستا تێگەیشتم ئۆ ئۆ لەسەر خۆ بەی بۆ لەسەر خۆ بەخۆشی یوسف نوۆشی جانت بێ سەر کردا دەی خێرا جوانەکەم بەخۆشی تۆوە بەخۆشی تۆ ئە یوسفی گەورە چۆن خەیاڵت ڕۆشتووە تۆ زۆر گەورە بوویت هەموو کاتەکانە داڵغەیە هەر ناڵی یوسفەکەی جارانی بە تەواوەتی گۆڕاوی لەو کاتەی خێزانەکەی مردۆیش ئاوای لاتووە ئۆف تاکەی ئەمانت لەمان ئەمێنەوە کامیل تۆش کاری خۆت هەیە ئەوەنە گرنگیان پێدەی بەخۆ بێتاقەتت کردم. فەرموو سەرکردە دانیشە یوسف دانیشە ژیانەوە نەکورت و بەتاڵە هەنێ جار تووشی بەتاڵیە بیت ئەوەی ڕۆیشت ڕۆیشت هەرگیز جارێکی تر نایەتەوە دواتر ژیانێکی تازەیەت و سلااوت لێکات کوڕێکی گەورەت هەیە هەرۆکو شێرازایە یوسف تۆ سێریکە مناڵێکی زۆر زۆر پاکە ئەوە بەیانی هەیە و داهاتوشی هەیە ئەقلی دنیای ڕەشمە خەرە ناو مشتەوە لەگەڵتم بێزار نابم لە لات ناڕۆم لە بیرم مەکە تاوکو ئێستا ئەو مناڵە نەخەوتووە؟ خەوتووە خانم. ئەی بۆ لەکوێیە؟ خەوێکی خۆشی لێکەوتووە. بێگومان ئەو مناڵە لە هەوای ئاوا ڕانەهاتووە ماندوو بووە هەوای دەریا لێی داوە. بەڕاستی تۆمان ئەزیەت دا لێمان ببوورە تکاکەم ئەگەر گرنگی بە ئیبراهیم بدەم زۆر خۆشحاڵە بم بۆ زانیاریت ئیبراهیمم زۆر خۆشەوێ ئافرین بۆ تۆ ئەمان کوندورم کای بەڵام جوابت نەیامەوە چەند ڕۆژی تر لێرە ئەمێننەوە ها؟ تۆم ئاوا خۆشەوێت ئەگەر کەسێکی تر لە شوێن تۆ قسەی بەویسە بووتایە هەتا لە ژیان مابووم قسەم لەگەڵ ناکرد. ئەمڕۆ هەوا ساردە سەعاتێکی تر کەشوها خۆشە بێ ئەو باخچەی تەنیشت ئەم تێلە بینی ئەوە سی دۆنمی تەواوە زۆر جوان دەریاکەی لێ دیارە ئەگەر بیکڕم ئەوە هەرگیز پشتم بەر عرز ناکەوێت یوسف نایفرۆشن؟ ئەیفرۆشن، بەڵام مشتەریەکان هەموویان دژ یەک ئەوەستن. حەزت لە ململانێیە سەرکردە؟ ئەوەندە ئاسان نییە یوسف، لە نێوان هەموو هوتێلەکان شەڕ و ململانێ هەیە. بە هەموویان ئەیانەوێ من بخەن. ئەگەر نەتکڕی ئەوە خەم مەخۆ سەرکردە، کێشە نییە. تۆ لە دنیای بازرگانی نازانی، یان ئەبێ گەورە بی، یان نابی بە هیچ. چی بڵێم، خێر دەبێت ئینشاڵڵا. کوا سەیرم کە بەڵێ بەڕێز یوسف بەگ لە کوێیە فەرموو با بڕین بۆ لای تۆ زەحمەت مەکێشە من خۆمە ڕۆم شوێنە باشە قوربان تۆ فەرموو بەیانیت باش ئۆی بەخێر بێت هاوڕێکەم سپاست دەکەم خۆش بی هاوڕێ هاوڕێکەم ئەوەتانێ ئەوەی کە بۆم باس کردی سەرکردە گیان سڵاو سەرکردە یوسفەک هەموو کات باسی تۆی بۆ کردم یوسف لە لای من نرخی خۆی هەیە چییە خۆیتەوە؟ سێڤنی بە لیمۆ بێگومان هەیە ئێرە بۆ درومە هیچ کەس بە شەو خەوی لێ ناکەوێ ئەی چۆن سەرکردە کچم سێڤنێک بە لیمۆ بەسەر چاو گەورەم مژدەیەکم پێ بۆت خزمەکەم لێرە ماوەی پازدە دەقە دەگەینە شوێنێک ڕیستورانتێکی بچووکی لێیە بۆ فرۆشتن پێتان چۆنە بڕۆین سەرێکی لێ دێن و ببینین باشە سەیری دەکەم ئاوا بەو خێراییە یعنی چەند زوو بێت ئەوەندە بۆ من باشترە دوێنە شەو من تێم گەیاندووی ئەو کارە بۆ من بەجێ بێڵە نووسنگەم تێگەیاندووە من چاوەڕێ ئەوانم چاوەڕم تەلەفۆنم بۆ بکەن لێرە پارچە زەویەک هەیە من یوسف لەسەرم پارچە زەویە قسەمانە کرد دەستەکانت خۆش بێ هەموو شتێک خێری تێدایە بڕوا بە کە فێنک بوومەوە یەڵا من دەڕۆم ئێ باشە بۆ کوێ دەڕۆیت با بچی نان بخۆین بۆ خۆ دەزانی ئەمڕۆ ڕۆژی کفتە فرۆشتنە یەڵا خوا حافیز خوات لەگەڵ خزمەکەم ئەم جارە نەبوو جار تروەرەوە منی چاوەڕێەوەکەم بۆ کفتەی بە گۆش خوات لەگەڵ بێ سەلامت بێت دوو ڕۆژ ماڵی خۆی بۆ کردمەوە پیاوێکی زۆر باش دیارە ئای چەند هیلاک بووم بە دوای کرێکارێکە ئەگەڕێم هەتا ئێستا نەمبینیوەتەوە وەڵی نازانم چی بکەم بەڕاستی تۆ ماندووی زەینە بخان. گیانەکەم باش بوو کاکە جێم من نەڕۆم نا ئەی بۆی گیان ئەی بۆی گیان وەرە با بچین وەر با بچینە سەرەوە بێرمتی کاک جێم ئەتوانم بچمە لای باوکم بێگومان ئی بۆ وەرە کوڕم باوکە بەڵێ کوڕەکەم چۆنی گیانەکەم باشم گیانەکەم لەبەر خۆر بوویت من ئەچم بۆ ژوورەکەم جلەکانمە گۆڕم و یەم باشە چەند ژوور گیراوە زۆربەی ژوورەکان ئێ چی بکەین سپاس کچم سپاس جێمبەگم بۆ وەرگرە بەڵە فەرموو ژاڵەخان لەگەڵتایە ئەلۆ. چی بکەین ئەیە گەر ئەو مناڵە قسەی کرد خۆ هەموو شتێک ئاشکرا بێ. بە نەفرەت بێت لە کوێ بۆمان پەیدا بوو. تۆ لە هەر جێگایەک بە یەک سەر پڕ مەدەی تێ. چی بکەم گیانەکەم چی بکەم وەڵڵا بۆت شێت بوومە. بەڵێ شێت ئەبی بەڵام کاتێک کە هەموو شتەکان لە دەمی ئەو مناڵە گوێ لێ بوو ئەو کاتە شێت تر ئەبی. تۆ خەمت نەبێت ماچت دەکەم گیانەکەم. من ئێستا چارەسەری دەکەم. باوکە بەڕێوبەرمانەی چییە؟ هەموو شتێک بەڕێوە دەبات و لە هەموو شتێک بەرپسیارە بۆ دەڵێن بەڕێوەبەر بۆچی هیچ هەروە پرسییم چۆن هیچ ئیبراهیم ئاغا چێ دیسان تێکەڵاو باشە باوکە ئەگەر ملت ئازاری هەبێت ئەوە چی دەکەیت تۆ؟ مەبەست چییە مل ئازاری یعنی ها ئێرە ئازاری هەبێت تۆسی دەکەیت دەیشێلم باشە ئازارەکەی بە ماچ ساک دەبێت نا بۆ دەپرسیت کوڕم یعنی بە ماچ ناڕوە وتم بە ماس ناروات کوڕم باشە ئەگەر ملی ئافرەتێک ئازاری هەبێت ئەگەر بێت و پیاوێک ماچی بکات ئەوە چاک دەبێت ئی بۆ تۆچی دەڵی تێناگەم باشە من ئێستا لە خوارەوە بووم کاتێک کە هات مەسەرەوە یەکێکم بینی ئێ کوڕم چێت بینی ئێ ئێ ئەوم بینی ئی بۆ قسە بکە چێت بینی کوڕەی بۆ چۆنی نەچووتە ناو حوس من مەلەوانی نازانم لە دوایەوەش من ئاوم خۆش ناوێ مامە سەرکردە سێکە ئی بۆ ئەگەر ئاو نەبێت ئەوە ژیانیش نییە جگە لەوەش ئەبێ فێری مەلەکردن بی ژیان هەروەکو دەریا وایە دەریایەکی زۆر گەورە ئەگەر مەلەوانی نەزانیت ئەخنچیت کوڕم تێگەیشتیت کوڕم؟ تێگەیشتم باوکە ئافرین کوڕەکە ئێستا ئەبێ فێری مەلەکردن بیت هەر ئەمڕۆ دەست پێ بکە باش؟ هەر ئەمڕۆ ها ئەمڕۆ؟ بەڵێ ئەمڕۆ ئەم کاتت باش گەورە کاتی تۆش باش بەڕێوەبەر ئەم نەستەلێیە بۆ ئەو کوڕە جوانەیە. وەریگرە کوڕم وەریگرە. سوپاست دەکەم. هیچ کێشەیەکت نییە زەینەب خان؟ هیچ کێشەیەکم نییە جێم بەرد. ئێ زۆر باشە. لە ناوەڕاستی حەوزەکە ئەبێ پردێک دروست بکەین من وام پێ باشترە هەروەها ئەوەندە خەرجیشی نابێت وتم ئەو بیرۆکەیە با بە بەڕێوەبەر بڵێم باشترە ئافەرم کچم بەمنت وت بەسە لە کۆتایی ئەم وەرزە دەست بە کارەکانتانەکە دادە زینب ئەنیناسیۆمانەی چییە؟ ئی بۆ ئەنیناسیۆن نا ئەنیماسیۆن گروپێکن ئەو مشتریانی منداڵیان دێت بۆ ئێرە ئەوان هەوڵەدەن دڵیان خۆش بکەن کاتێکی خۆشیان لەگەڵ بەسەر ببن ئەفەرین بۆ تۆ. بێت زۆر ئاگاداری نرخەکان بیت دوای ئەو بێگانانەیەن و جانتاکانی خۆیان خەنە ناو کیسەکانی ئێمەوە هەروەک وەزانن ساڵی داهاتوو فڕۆکەخانە کرێتەوە کە فڕۆکەخانەش کرایەوە نرخی ئەمانە هەمووی ئەبێ بە دووقات و گرانە بێ بەڵێ گەورەم حەق بە تۆیە ئەگەر بیر بکەینەوە خەمت نەبێت ئەوە خۆمان پەیوەندیت پێوە دەکەین مردەکەی من چەند ئاقڵە دەی جەماعەت با بەخۆشی ئەو بخۆینەوە سپاس دەکەم جانەکەم نوێشی گیانت بێ باوکە خەڵم دێت کوڕم خەوت دێت چیۆ کورەی بۆ چییە ئەوە هەوای دەریات هەڵمژیەوە بۆ یاوە خەوە دێ وی گیانەکەم کەشوهەوا زۆر خۆشەوان نیە خۆشە بەڵام جارێکتر دەڵێمەوە کەش و هەوای گوندی ئێمە زۆر خۆشترە ئەستێرەکان، مانگ، ڕووبار. دەنگی ئەم جیکجیکانە هەر وەکو حەیرانێک وایە بەڵام مرۆڤ وەکو لایلایەتی دەگات حەزم لێ بیبینیت کاتێک باران ئەبارێت ئەو سابۆنی خاک و خۆڵ دێت ئارەزوی ڕۆژەڵاتنم کردووە بەڕاستی یوسف ئەوانەی کە تۆ باسی ئەەکەی زۆر حەزەکەم بیبینم بەڵێ زۆر حەز دەکەم بیبینیت بێگومان دیمەنێکی زۆر سحراویە هەرگیز لەبیری ناکەی چی بووە ئیبۆ کوڕەکەم ئیبۆ وەرەوە سەر خۆت وەرەوە سەر خۆت کوڕی خۆم هیچ نییە هیچ نییە ئارام بەرەوە کوڕم ئارام بەرەوە هیچ نییە لەسەر خۆ بە کوڕی هیچ نییە کوڕم هیچ نییە ئارام بکە باوکە کە ئەو لە ژیاندا بوو هەموو شتەکان زۆرێشتر بوون ئەستێرەکان هەوا شەوان و ڕۆژان زۆرێشتر بوون بەڵێ ئەو پارچەیەک بوو لە جان و دەستەڕاستی من بوو بەڵام لە ناکاو ڕۆشت ئەو بە تەنیا جێی هێشتین ئی بۆی کوڕم بێدایک بوو منیش بێجان مامەوە ئیتر بە تەنیا جێ هێشتین عەقڵم هیچ ئەو یوسفە ناگرێ هەرچەنە هاوڕێی تۆیە بەڵام ئەو بێدەنگی منە ترسێنێ زۆر کابرایەکی سەیرە ئەو مناڵە داخی ئەو مناڵە ئەو هۆتێلە خستۆتە سەر سەری خۆی ئەو هۆتێلە یاوە بەسەر یەکە ئەڵەی شەیتانە شەیتان مامۆستایەتی لە هەموو جێگایەکە سوڕێتەوە ئۆف ئاخ ئەو کتێبە بوو بە خێزانت نەیخوێنیتەوە خەوە لێ ناکەوێ ئۆف خوایە چۆن گیرم خواردە بەدەستەوە حەزم لێ بیبینیت کاتێک باران ئەبارێت ئەو سابوونی خاک و خۆڵ دێت کە ئەو لە ژیاندا بوو هەموو شتەکان زۆرێشتر بوون ئەستێرەکان هەوا شەوان و ڕۆژان زۆرە شتر بوو هەڵا مرۆڤ وەکو لایلایەتی دەکات بابا بەڵێ کوڕەکەم دەمەوێت سیارێک لێ بکەم بابا بپرسە کوڕم گوێم لێتە ئەگەر پیاوێک ملی ئافرەتێ ماسکات ئەو کاتە چی دەبێت باوکە؟ چی ئەبێت سیرکە کوڕم تۆ سرم لێ ئەشێوێنیت ماچی غەریب هەیە و ماچی خۆشەویستیش هەیە پاشان تۆ بۆە پرسیت تۆ هیچت بینیوە قسە بکە کوڕم نازانم بڵێم چی بەڵام ئێ ئیبراهیم ئاغا چیت بینیوە ئەترسم بڵێم و تۆ تووڕەبی لێم باوکە بڵێ کوڕم ئەی ئەگەر توڕە بووی؟ توڕە نابم کوڕەکەم لەبەر چی؟ دڵنیای توڕە نابی؟ ئەگەر توڕە نەبم پێم دەڵێیت؟ دەرگا باوکە بیکەمەوە؟ بیکەرەوە ئێستا من دێم. کێ ئی بوو چی بوو کوڕەکەم بەخێر بێت براژن ئەمەوێ قسەت لەگەڵا بکەم ئاساییە کوڕم تۆ بڕۆ لای حەوزەکە دادە زەینەب لەوێ چاوەڕێت دەکات پاشان منیش دێن بۆ لاتان دەی کوڕەکەم باشە باوکە فەرمو براژن ئەمرێکت هەیە سێرکە یوسف بەک نازانم تا کەی لێرە ئەمێننەوە، بەڵام پێم وایە زۆر لێرە ناممێننەوە، وانییە؟ بێگومان براژن، ئاساییە براژن. من زۆر باش ئەزانم کامیل بەگ ئێوەی زۆر خۆشەوێ، دڵنیام ئەو بە ئێوە ناڵێ بڕۆن. ئەبێ خۆت باش بیر بکەیتەوە. قسەکەم خراپە؟ میوانی بەنرخ ئەو میوانەیە کە زۆر نەمێنێتەوە. ئەزانم ڕاست دەڵێ مانەوەکەمان کەمێک لێرە زیادی کرد بووین بە ئەزیەت بۆ ئێوە ماشەڵا عقلی زۆتی هێگە یوسف بەک کامیل بەک تەلەفۆن تۆی دەوێت من یەوێ کچم بەڵێ قوربان. بەڵێ ئەو کاتەت باش کامیل بەگ من عالیم لە نووسینگەی بالجین ئا علی گیان چۆنی ها چیت کرد چێشخانەکە دۆزیەوە بەڵێ کامیل بەگ ئێمە دووسێ شوێنمان دۆزیوەتەوە ئەگەر هاوڕێکەت حەز دەکا بابێ بڕۆین سەیری کەین باشە علی گیان ئەمڕۆ دێنە لات چاوەڕێ دەکەم کامیل بەگ خوات لەگەڵ سپاس گیانەکەم خوات لەگەڵ بەڵێ سەرکردا ئیتر نیوە ڕۆژێک دوو ڕۆژ خۆشە ئیتر با بێزارتان نەکەین چیاڵی خەوتو یوسف دەیەڵا گوێمە دەرێ وەرە با بڕێ یاڵا دەی بێنە کوڕم ئەو چاکەتەی کامیل بەگ بەڕێوەبەر منە ڕۆمە بردووم کەمێک دواکەوم باشە یاڵە دەیسوبا بڕی باشە گەورە بەڵێ سەرکردە حاڵی ئێمە ئاوایە چی بکەین دەبێ بڕۆین دڵنیا بە ئەو کاتە لە من تێنەگەیشتووی یوسف من خۆم بانگم نەکردی خۆم بە دەستی خۆم کارتم پێ نەدای پێم نوت ئەگەر لە لادەکەی خۆ دڵت تەنگ و یەکسەر وەر بۆ لای من پێم نەوتی بۆ خاتری خوا یوسف من کارتی خۆمم پێدای من کێم هەیە یوسف خێزانە خۆشەویستەکەم تەنها یەکچم هەیە ئەویش لێرە نییە جاروبار تەلەفۆنێکی بۆکەم بەڵام من هیچ دەسەڵاتێکم نییە حەزەکەم شتێکت پێ بڵێم بەبێ ئەم لاولا من تەنها هاوڕێکی باشم هەیە ئەویش تەنها تۆی ڕاست دەکەی سەرکردا بەڵام مەحاڵە ژیان ماوەکو ئێوەی لێبێت تۆ خێزانت هەیە و ئەویش تۆ زۆر خۆش دەوێت هەروەها دەوروبەریشت هەیە بە گوێرەی خۆت ژیانێکی خۆشت بۆ خۆت داناوە بەڵام ئێمە لێمان تێکداوی میوانی باش ئەو میوانەیە کە کەم دەمێنێتەوە بۆی ڕێمان پێ دەبڕۆین سەیرکە یوسف ئازاری تۆ ئازاری منە نامێ ئازارەکان دووبارە بکەمەوە براکەتت لە دەستدا لە دوای ئەوش خێزانەکەت لە دەستدا ئەگەر تۆ ئێستا تەوێ بنیش لە دەست دەی فەرمو بڕۆ من لە تۆ تێناگەم بۆچی ڕای خۆت گۆڕی ئەی تۆ نەبووی پێتەوتم تەنها چێشخانێکی بچووکمەوێت بەڵێ سەرکردا من بووم لە ناکاو هەموو بیرۆکەکانت گۆڕا لەبەرچی تێناگەم من لەگەڵ نووسنگەش قسەم کردووە ئەو پیاوە چاوەڕێ ئێمەکات یاڵا دێ با بڕۆین وابزانم تا ئێستا لە دەردی من نەگەیشت تێ ئەگەم یوسف چۆن تێناگەم بۆ خاتری خوا یاڵا ئێستا با بڕۆین دوای قسە لەبارەوەکەی یوسف دێڵە با بڕۆین بەڕێوەبەر لە کوێیە کچم وابزانم لە ژوورەکەی خۆیەتی پێی بڵێم نەخێر خۆمەچم